مرۆڤ لەگەڵ ئەوەدایە کە خۆشی دەوێت ئیمامی بخاری و مسلیم دووبارە لە عەبدوڵای کوڕی مەسعودەوە ڕزای خۆیان لێبێ ئەم فەرمودەیەمان بۆ دەگێرنەوە ئەلمەڕا و مامەن ئەحەبە مرۆڤ لەگەڵ ئەو کەسەدایە کە خۆشی دەوێت ئەگەر هەستیم بە شیکردنەوە و ڕاڤەکردنی ئەم فەرمودەیە ئەوە بەلایەنی کەمەوە کتێبێکی یەکبەرجی لێ دەردەچێت ئەم فەرموودەیە کە پەرداغە ئاوی کەوسەر بگرە ئاوی ژیان پێشکەشی ئەو دڵە شکاو و خەمبارانە دەکات کە لە ڕێکردندا بوون بەڵام لە کاروان جێ ماون ئەوانەی نەیانتوانیوە بە تەواوی جێ پێی ڕابەرەکانیان هەڵبگرن ئەوانەی خوازیار بوون ئەرکەکانی سەرشانیان بە جوانی بەجێ بێنن بەڵام سەرکەوتوو نەبوون ئەم فەرمایشتە بەڕێژنەی ئاوی خۆی پشکۆی داگیرساوی دڵیان دەکوژێنێتەوە و پێیان دەڵێ کە لە هەردوو جەمسەرە ئەرێنی و نەرێنییەکەدا مرۆڤ لەگەڵ ئەو کەسە دەبێ کە خۆشی دەوێت. مرۆڤ چ لێرە و چ لەولا هەر لەگەڵ ئەو کەسانەدا دەبێ کە خۆشی دەوێن. مادەم وایە ئەو کەسەی دەیەوێ لەگەڵ پێغەمبەران و ڕاستگۆیان و شەهیداندا بێت، سەرەتا دەبێ ئەوانی خۆش بوێت تا بتوانێت لەو دونیا هاوبەشی کۆڕیان بێ. یاخود بە دەربڕینێکی تر، ئەوانەی لە بەهەشتدا لەگەڵ پێغەمبەران و ڕاستگۆیان و شەهیداندا پێکەوەن، ئەوانەن کە لێرە تۆوی خۆشەویستی ئەوانیان لە سینەدا چاندووە و لە هاودەمی و مەعیەتی ئەواندا ژیاون. بیرمان نەچێت حوکم و واتاکانی فەرموودەکە بۆ ئەوانەش کە نوێنەرایەتی خراپە دەکەن هەر هەمان شتە. جا هەروەک بینیتان ئەم فەرموودە تاک ڕستەییە بە هەزاران مانا و ناوەڕۆکی لەم جۆرە بەو شێوازە پوخت و کورتبڕە دەربڕیوە. خۆ ئەگەر ئەمە بەڵگە بێ لەسەر شتێ، ئەوا بەڵگەیە لەسەر ئەوەی کە گوفتارێکی لەم جۆرە تەنها دەکرێ لە فەتانەتێکەوە سەرچاوەی گرتبێ کە هەڵقوڵاوی وەحی و ئیلهامی خواییە. یەکێک لە هاوەڵە بەڕێزەکان کە ناوی نوعەیمان بوو، جاروبار مەی دەخواردەوە و پێغەمبەری خواش، صلی اللە علیه وسلم، حەددی شەرعی بەسەردا جێبەجێ دەکرد. ئەو کارەی نوعەیمان دەیکرد گوناه بوو. بەڵام جارێکیان کە یەکێک لە هاوەڵان قسەیەکی تەشەرئامێزی ئاراستە کرد، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم برۆکانی لێک نا و فەرمووی، هاوکاری شەیتان مەکەن لە دژی براکەتان. سوێند بە خوا ئەو، خوا و پێغەمبەرەکەی زۆر خۆش دەوێت. جا لەبەر ئەوەی تۆوی خۆشەویستی خوا و پێغەمبەرەکەی بە هەشتە میوەی هاودەمی و پێکەوەیی ئەوانی بەرهەم دەهێنا، ئەوا کەسێکی لەم جۆرە چەندە گوناهکاریش بێت شایانی ئەوە نابێت کە قسەی ناشیرنی پێ بوترێت چونکە ئەو خوا و پێغەمبەرەکەی خۆش دەوێت ئەم خۆشەویستیش بۆ کەسێک کە فەرزەکانی بەجێ دێنێ و خۆی لە گوناهە گەورەکان دەپارێزێت بەسە بۆ ئەوەی لەگەڵ پێغەمبەری خوادا عەلەیهی سەڵاتی وەسەلام کۆی بکاتەوە چونکە مرۆڤ لەگەڵ ئەو کەسەدایە کە خۆشی دەوێت. بە دوای خراپەدا یەکسەر چاکە ئەنجام بدە تاوەکو بیسڕێتەوە. لە مامەڵەکردنیشدا لەگەڵ خەڵکی لە ڕەوشتی جوان لامەدە. هیچ شتێک نییە هێندەی ئاکار و ڕەوشتی جوان مرۆڤ بەرەو عەرشی کەماڵات بەرز بکاتەوە. ئەو ڕەوشتە جوانەی کە ڕەوشتێکی خواییە و واتای ڕەفتارکردن و ڕەنگداربوون دەگەیەنێت بە ڕەوشتە خواییەکان. بەڵێ ئازیزان. لە بەردەم فەرموودەیەکداین کە لە بابەتێکی هێندە قووڵ دواوە مەگەر بە چەندین بەرگ کتێب ئینجا بتوانرێت ڕاڤە بکرێت. ئەوەتا بە چەند وشەیەکی کەم ئاماژە دەکات بۆ چەمکی تەقوا و هۆکارەکانی پاراستنی و ڕێگەکانی بەرجەستەکردنی ئەم شعوورە لە گشت کایە و گۆشەکانی ژیاندا. جا لەبەر ئەوەی لێرەدا تەنها وەک نمونەیەک هێناومانەتەوە، ناچینە نێو لێکدانەوە و ڕونکردنەوەی ئەو حەقیقەتە بەرزانەوە. خۆتان چۆن بن، وەها فەرمانڕەوایی دەکرێن. لە فەرموودەیەکی تردا پێغەمبەری سەروەرمان عەلەیهی الصلوة والسلام دەفەرموێت. کما تکونوا یولا علیکم. خۆتان چۆن بن وەهاش فەرمانڕەوایی دەکرێن، بارودۆخی خۆتان چۆن بێت هی سەرکردەکانیشتان هەر بەو جۆرە دەبێت. خۆتان سەرچاوەیەکی چۆن بن، فەرمانڕەواکانیشتان بەرهەمی ئەو سەرچاوەیە دەبن. ئەم فەرمایشتە، فەرمایشتێکی هێندە بەرزە، دەتوانرێت چەندین فەرهەنگی بواری بەڕێوەبردنی لەسەر بنووسرێت. ئێستاش با بە کورتی هەڵوێستەیەک لەسەر فەرموودەکە بکەین. فەرموودەی، هەمووتان شوانن و هەمووشتان بەرپرسن لەوەی لە ژێردەستتاندایە. ئاسۆیەکمان بۆ وێنا دەکات کە بەپێی ئەو ئاسۆیە هەموو کەسێک سنوورێکی لێپرسراوێتی هەیە. ئیتر ئەمە بەرز دەبێتەوە تا دەگاتە ئاستی سەرۆکی وڵات، سەرۆکی وڵاتیش بەرپرسیارە لە تەواوی ئەو بازنەیەی کە سەرپەرشتی دەکات، جا بۆیە فەرمایشتی، خۆتان چۆن بن، وەها فەرمانڕەوایی دەکرێن، لە ڕوانگەی مافە کۆمەڵایەتییەکانەوە ڕەهەندێکی زۆر جیاواز دەبەخشێتە بابەتەکە، یەکەم، فەرموودەکە ڕوو دەکاتە ئەوانەی فەرمانڕەوایی دەکرێن و پێیان دەڵێت، ئێوە زۆر گرنگن، چونکە ئەوانەی دەبنە فەرمانڕەواتان، لە هەر ڕێگەیەکەوە بێت ناچارن کە لە دەرگای ئێوە بدەن واتە ئەوە ئێوەن کە شکڵ و شێوەی ئەوان دیاری دەکەن هەر وەک دەزانین زانستی کۆمەڵناسی کۆمەڵە بنەمایەکی نەگۆڕی تایبەتی خۆی هەیە وەک چۆن زانستەکانی فیزیا و کیمیا و ئەستێرەناسی بنەماگەلێکی نەگۆڕی تایبەت بە خۆیانیان هەیە و بە یاساکانی شەریعەتی فیتری ناسراون هەر بەو جۆرە زانستی کۆمەڵناسیش خاوەن کۆمەڵە پرەنسیپ و بنەمایەکە کە تا قیامەت گۆڕانکاریان بەسەردا نایەت. هەر بۆیە گەر مرۆڤەکان ڕێگە بدەن بە نەشر و نمای خراپە و خراپەکاری لە ناویاندا و ئامێزیان کراوە بێت بۆ لە باوەشگرتنی خراپە، ئەوا بە دڵنیاییەوە لەلایەن خراپەکار و شەڕخوازەکانەوە حوکمیان دەکرێت. ئەمەش. یاسای نەگۆڕی خواوەندە. ئایا لە بنیادی کۆمەڵگەدا شەڕ و شەڕخوازی زەمینەی لە باری گەشەکردنی بۆ ڕەخساوە؟ داخۆ تۆوی خراپەکاری لە ژیانی کۆمەڵایەتیدا چەکەرەی کردووە؟ جا هەر ئەوەندەی ئەمانە سەریان هەڵدا، ئیتر ئەو کات خوای گەورەش لە هەمان گڵ و لە هەمان هەویر مرۆڤانێک دەهێنێت و بەم جۆرە ئا ئەوانە دەبن بە فەرمانڕەوا بەسەریانەوە. دووەم، لە لایەکی ترەوە فەرموودەکە ئاماژە بۆ ئەم خاڵەش دەکات، دەستوور و یاساکان تەنیا مەرەکەبی سەر کاخەزن و کاریگەرییەکی ئەوتۆیان نییە، با خەڵکیش هەموو کۆببنەوە و بیر و هزریان یەک بخەن و تۆکمەترین دەستوور دابڕێژن، بایەخێکی وای نییە. ئەوەی گرنگە ڕەچاوکردن یان پێشێڵکردنی ئەو یاسایانەیە. بەم پێیە خاڵی سەرەکی بریتییە لە پێکهاتەی ئەخلاقی ئەو خەڵکەی فەرمانڕەوایی دەکرێ. خۆ ئەگەر ئەوان کەسانێکی خاوەن ڕەوشت بن و چارەسەرسازی کێشە و گرفتەکانی خۆیان بن، ئەوا ئەو کەسانەی فەرمانڕەواییان دەکەن هەرگیز کەسانێکی گرفتاوی دەرناچن. مادەم باسەکە گەیشتە ئێرە، با بەسەرهاتێک بگێڕمەوە. لەناو یەکەمین دەستەی ئەندامانی پەرلەماندا پیاوێک هەبوو بە ناوی تاهیر ئەفەندی. ئەم زاتە ئەهلی عیلم و فەزل بوو. وەختێک ئەندام پەرلەمانەکانی تر بۆ کۆکردنەوەی دەنگ لە مەیدانەکاندا خەریکی وتاردان بوون، ئەم هەمیشە دەخزایە گۆشەیەک و بێدەنگی هەڵدەبژارد، بەڵام لە یەکێک لە جارەکاندا لایەنگرانی زۆری لێ دەکەن تا بڕوات قسە بۆ خەڵکی بکات، هەر چۆنێک بێت قایدی دەکەن، ئەویش دێتە مەیدان و دەست دەکات بە قسەکردن. تاهیرەفەندی پیاوێک بوو کەم بەڵام پوخت دەدوا، لەوێشدا کورت و پوخت پێیان دەڵێت، ئەی خەڵچینە بزانن کە ئێوە منتەخیبن و منیش منتەخەب ئەو شوێنەش کە بڕیارە ئێمە بۆی بچین منتەخەب ئیلەیهیە بەو کارەش کە ئێوە ئەنجامی دەدەن دەوترێت ئینتیخاب ئینتیخابیش لە نوخبەوە دێت و نوخبەش واتا سەرتوێژ جا بیرتان نەچێت بنی هەر شتێک چی بێت سەرتوێژەکەیشی هەر لەوە دەبێت لەسەر ماست سەرتوێژی ماست و لەسەر شیریش سەرتوێژی شیر دروست دەبێت. ئەگەر پێویست بکات ڕوونکردنەوەیەکی کورت سەبارەت بە دەستەواژە عەڕەبییەکانی دەربڕینەکەی سەرەوە بخەینە پێشچاو، ئەوا دەڵێین، منتخب، بە واتای هەڵبژێر و، منتخب، بە واتای هەڵبژێردراو و، منتخب الیه، بە واتای ئەو جێیەی کە هەڵبژاردنی بۆ دەکرێت و، انتخابیش، بە واتای هەڵبژاردن دێت و لە وشەی نوخبەوە وەرگیراوە. ئەمەش نمونەیەکی تر. وەڵامەکەی حەجاج بۆ ئەو کەسەی کە باسی دادپەروەری حەزرەتی عمەری لەلا کرد لە سۆنگەی ڕوونکردنەوەی بابەتەکەمانەوە گرنگی خۆی هەیە حەجاج لە وەڵامدا دەڵێ، گەر ئێوە ئەو مرۆڤانەی سەردەمی حەزرەتی عومەر بوونایە، بێ شک منیش حەزرەتی عومەر دەبووم. سێیەم، پێویستە هەر مرۆڤێک لە خودی خۆیدا بە دوای هەڵە و خراپەکاندا بگەڕێت. هەتا هەر یەکەمان پارێزەری خۆی بێت و بەردەوام لە دەوری خۆمان بە شوێن هەڵەکاندا بگەڕێین، هەرگیز ناتوانین هەنگاوی ئیجابی بەرەو پێش بنێین. هەتاوەکو مرۆڤەکان لە جیهانی ناوەوە و ناخی خۆیاندا خۆیان نەگۆڕن، خوای گەورە نایانگۆڕێت. ئەگەر داڕمانێک لە ناخدا سەر هەڵبدات، ئەوا بە دڵنیاییەوە بە هەموو لایەکدا بڵاو دەبێتەوە. هەر ئەوەندەش نا، بەڵکو لوتکەکانیش دەگرێتەوە. ئەم قسەیە سەبارەت بە ئیستیقامەتی ناو ناخی مرۆڤەکانیش هەر هەمان شتە. لەمەوە دەگەینە ئەو ڕاستییەی کە کاریگەری بارودۆخی حوکمکراوان لەسەر حوکمڕانان بە جۆرێک لە جۆرەکان هاوشێوەی ئەو کاریگەرییەیە کە هۆکار لەسەر ئەنجام هەیەتی. داخۆ کێ دەزانێ چەند حیکمەت و بنەمای تر لە ڕۆحی ئەم گەوهەری گوفتارەدا خۆیان حەشار دابێ؟ دەبێ کەسانی خۆی چ پەند و وانەگەلێکی لێ هەڵبگۆزن؟ بەڵێ! مەحاڵە ڕێت بکەوێ لە گوفتارێکی تری ئادەمی کە بە شێوەیەکی وەها کورت و پوخت بنیادی کۆمەڵگەیەکی دروستی ڕوون کردبێتەوە و لە هەمانکاتیشدا ڕێوشوێنی گەیشتن بەو ئامانجەشی خستبێتە بەردەست. ئەوە تەنها حەزرەتی محەممەدی خاوەن فەتانەتی ئەعزەمە صلی اللە علیه وسلم کە هەر پەیڤێکی شابازی ئاسمانی دەربڕین و گوفتارە. بەڵێ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە ڕووی دەربڕینەوە لە نێو تەواوی مرۆڤەکاندا خاوەنی بەرزترین و نایابترین پلەیە و ئەستەمە هیچ وێژەوانێک پێی بگاتەوە. وتەکانی ئەو قورئان نین، بەڵام سەر تا پای هەڵقوڵاوی کانیاوی ئیلهامی ئیلاهین. هەر بۆیە وەک لە سەرەتای باسەکەشدا ئاماژەمان پێدا، تێگڕای وێژەوان و شارەزایانی وێژە و ئەدەبیات تەنها ئەوەندەیان پێ دەبڕێت، کە ببنە گەدای بەر دەرکی ئەو سوڵتانە. حەسانی کوڕی ثابت شاعیرێکی مەزنی بە توانایە، کەچی لەگەڵەوەشدا خەنسا لە شعرێکی چوار بەیتیدا هەشت هەڵەی لێ گرتووە. جا ئەم خاتوونە کە تا ئەو ڕادەیە لە شعردا لێهاتوویی بەدەستێنابوو، پاش ئەوەی گوێ لە پێغەمبەری خوا ڕادەگرێت، مسوڵمان دەبێت و هەموو ئیش و کارێکی دەبێتە گوێگرتن لەو سوڵتانی دەربڕینە. بە گوێگرتن لە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم، بە جۆرێک لە هۆش خۆی چووبوو، کە مەندکێشی کەشە ئەفسووناوییەکەی بووبوو. ئەو ئافرەتەی لە سەردەمی جاهیلیدا بە لاواندنەوە بۆ مەرگی براکەی دنیای نوقمی ماتەم کردبوو، پاش ئەوەی لە قادسیەدا چوار کوڕی شەهید بوون، نەک تەنها ئەوەی وشەیەکیشی لە دەم دەرنەچوو کە بۆنی ناڕەزایی لێ بێ، بەڵکو هەڵوێستێکی نواند کە شایستەی ئەوە بێ مێژوو لە شکۆدارترین لاپەڕەکانی خۆیدا تۆماری بکات. ئەو کەڵە ئافرەتە لە بەرامبەر ئەو تابلۆ دەروونهەژێنانەدا، تەنها ئەم چەند وشەیەی لە زار هاتە دەر خۆشبەخت خۆم بوومە دایکی چوار شەهید خوایە گیان سوپاس بۆ تۆ خەنسا ئافرەتێکی ملهەم بوو واتە لەو کەسانە بوو کە بەهرەمەندی ئیلهامن لەگەڵ پێکان و کەوتنە سەر زەوی هەر کوڕێکیدا بە جۆرێک ئاگر بەردە بۆ گیانی دەتگوت تیرەکان ئەمیان پێکاوە بەڵام وابەستەیی ئەو ئافرەتە مەردە بە پێغەمبەری خواوە هێندە پتەو بوو، تەنانەت تاکە سکاڵایەکیش بەو زارە بە ئیلهام گوشادەیدا نەهات. نوری نەمر.